پیاوێک دەناسم کچێکی خۆشویستووە و ئەویش خۆشی ویستووە پیاوێک دەناسم نەگەیشتە بە ئامانجەکانی پیاوێک دەناسم بە تەواوەتی تواوە تۆ و نەماوە پیاوێک دەناسم خۆشەویستەکەی لە دەست داوە و ئەم پیاوەش منم من بەڵێ ئەوە منم. خۆ مام میتی بەسەر نەهاتووە نا کوڕم ئەم قسانە لە کوێ هێنا دێ وەرە نایەم دەزانم مام شتێکی بەسەر هاتووە باوکە دەزانم پێم ناڵێی ئی بۆ دەی وەرە باوکت ماندوو مەکە نایەم وازی لێ بێنە زەینە وەرە کوڕم ئیتر ئومێدمان نییە کەسێکشمان نەماوە چاوەڕوانی بین ئیتر وا باشترە هەر یەکێکمان بە دوای چارەنووسی خۆمان بگەڕین ئیتر من ناتوانم ئاگام لە تۆ بێت بڕۆ خوار لەگەڵ یوسف ئاغا یوسف ئاغا یوسف ئاغا یوسف ئاغا دەراوسە یوسف ئاغا خێرە عەلی چیت دەوێت ئاخا ئەنێ دەبایە بچین بۆ داخوازی زەلی یان لە بیری چووە خەمت نەبێ لەبیرم نەچوە عەلی هەر لەبیرم ماوە بەیانی دام ناوە بچم قسە لەگەڵ باوکی زەلیە بکەم سوپاس ئاخا دەزانم باوکی زەلیە قسەی تۆ ناشکێنێت یخە یخە یخە یخە ئەرێ کورە حوسێن لەگەڵ تۆمە ئەی خوای لە دەسە کوڕە کورە ئەوە لە شوێ تۆ حوسێن حوسێن وەڵا جواب ناتەوە ئەرێ حوسێن حوسێن حوسێن دەفەرمودی لێرە خەوتووە ئۆف حوسێن من زۆر ترسان حوسێن هەستە دەی هەستە ئەرێ دە هەڵسە قسەی بکە داسە حوسێن حوسێن حوسێن هەڵسە حوسێن حوسێن دەهەستە ئەو بۆ جواب نایتەوە حوسێن حوسێن حوسێن حوسێن جوابم بەرەوە حوسێن بۆ بێدەنگی حوسێن حوسێن حوسێن جوابم بەرەوە بسم الله الرحمن الرحيم السلام عليكم خوا سەبوریتان دا انشاء الله بەخێر بێ خۆ خێرتان بنووسێ بەخێر بێن یاخوا خوا گەدەرتان بێت وەرە ئیتر من و تۆ بە تەنها ماینەوە بەه بەه سەیرە و دیمەنە جوانەکە. سەیری ئەو دەشت و دەرە سەیری ئەو ئاسمانە شینە جوانە بکە سیرکە گوڵەکەم سەریکە ئەها سەریکە چەند جوانە سیرکە ئۆی چەند خۆشە چەند جوانە جوانەوە نییە گیانەکە مێشتایی چ نەبینیوە با زیاتر بڕۆین زیاترە بینی بەڕاستی ئەم ناوچەیە ئاوهەوای زۆر خۆشە سێری ئەم کێڵگە جوانە سێری ئەو گوڵگوڵزارە جوانە سەد دڵ بۆی حەیرانە بێ ئۆی ئەمە چییە ئەم شوێنە کوێی جوانە خودارێکی لێ نییە لە ژێریا بحەسەیتەوە ها، ها. ڕاستە دار و درەختی لێ نییە بەڵام تۆ سێری بەرەکەتی ئەم زەویانە بکە لێرە هەموو شتێک زۆر بەنرخە جارێ گەر زەویەکە بیری تیابێ ئۆهۆ وەڵی هەموو یەک بە بیستە یەک بە بیست ژنەکە زانیەوە مانای چییە؟ وەی گیان ماوەی دە ساڵە نەهاتوومەتە ئێرە بڕوا بکە بەڵام هێشتا شوێنەکانیم هەر لە بیرە یەک شوێنیم لە بیر نەکردووە چ مێشکێکم هەیە ئای ئەوە چییە بۆ هاکەی یەواش بڕۆ کوڕەکەم یەواش وی والله خەریکە دڵم بەرە بێتەوە چییە؟ ئێ حەیاتم ئەو کوڕە چی بکات سەیری جادەکەکە هەموو لایەک چاڵ و چۆڵیە سیر کە ژاڵە سری ئەم لادەیەکە ئەم لادەیە شوێنەکەی پێشەوەی بگاتە لادەکە یوسف و ئەوان لێرە بە دواوە لادەکە یوسف و ئەوان دێت بەڕاستی من ئێستا زۆر دڵە خورپەمە دەکوڕە بۆ خاتری خوا تۆزە لەسەر خۆ بەوە چییە؟ ئەرێ وچی تە کوڕە کەمەڵی تارە لێ خوڕی ژاڵە سری سەکەکە ژاڵە ژاڵە سێریکە سێریکە ئەوەی ملیت بینیوە ئەوەی کە نەملی بۆ ئەوی گورگەکان نەتوان پەلاماری بدەن دابوونەریتی ئەم لا دەیوایە بۆ سەگەکان وی ئێستا هێرشەکاتە سەرمانەوە چییە چقا چقا بڕە ئێ باشە مەکر باس چی تایە تۆل ناو سیارەکەی خۆ پەلامارت نادا سەری ئەو ئاژەڵە کە چەند جوانە ئەی هاوار چەند پیاوێکی سادە و بێخەمی سێرکە ژاڵە سێرە دوو کەرەکە چۆن بێ کاڵسکاون سێریان کە ئێ باشە کامیل گیان بەسەیت چیتەوە تۆ هیچ نەما کەر نەبێ پیشانم بدەی جەند جوانە سێری کە خۆشەویستیەکەن بەیەکەوە ئێستا یوسفوان لەوێ چاوەڕێ ئێماکەن وەختی مکیاجکردنی واز لێ بێنە دەزانی کە یوسف دێت چی دەکات سیمای دەموچاوی چۆن ئەبێت ئاخ ئاخ یوسف ماوەی دە ساڵە بەسەر چووە فەرموو چێتان ئەویست ماڵی یوسفمان ئەوێت یوسف ماڵی لەم ناوەیە ئێ لێرەیە جەنابتان چێن خوشکم من دەمێکە هاوڕێ یوسفم کاک یوسف لەکوێیە لە چێلگەیە خەرێکی کارکردنە گەر کارێکتان هەیە بە من بڵێ خوشکم ئێمە هاتوین سەردانی یوسف بکەین پێم بڵێ تۆ چی ئەویت؟ من خێزانی ئەوم. ئەی تۆ؟ منیش کوڕی ئەوم. وای برایمە ڕەشۆ تۆ ناو چییە؟ ئیبراهیم ماشەڵا وەرە های ماشەڵا کوڕە ڕەش وەک شێرێک بڕۆ باوکت بانکەرەوە دەی پێویستە ژاڵەخانیش بزانێ ئەم کوڕە قۆزە کوڕی یوسفە ماشەڵای لێبێ خوشکم ئی بۆ توانێ بما بۆ لای باوکی ئێ بێگومان دەتبات دەی کوڕم مامت ببە بۆ لای باوکت ژاڵە خان تۆ لێرە بمێنەوە من لەگەڵی بۆ ڕۆم و دواتر یەمەوە ئۆکەی خێزانەکەم ئامانەتی تۆیە ها بەسەر چاو بڕۆ ئی بۆ فەرمودانیشە من دەچم دۆشەکێکت بۆ دەینم. ئەگەر کورسیەکم بۆ بێنی باشترە. بەس هەتا. فەرموو دانیشە چایەک قاوەیەک بۆتان بکەم ناخۆنەوە؟ باشە دەست خۆش بێ ماستاوێکمان هەیە وەک بەفێ. نەخێر سپاس. ئێ ئاوت بۆ بێنم؟ وتم نامەوێ. ئێ باشە. وای سەرکردەکەم ئەوە تۆی خۆشەویستەکەم یوسفەکەم یاخۆ بەخێربێت چۆنی زۆر هیلاگوم تا تۆم دۆزیەوە یاخۆ بەخێر بێ سەرکرد زۆر سپاس هاتنت شەرەفێکە بۆ من والله زۆر گۆڕایی ملازم ئەوە چەند ساڵە بەسەر توێیس یاخۆ بەخێر بێ هاوڕێکەم ژنەکەم لە ماڵی تۆیە بڕۆ با بڕێ بۆ ئێدەی با بڕێ فەرموو سەیری چی ئەکەن کوڕە هیچ مرۆڤتان نەبینیوە دەی بڕۆن بڕۆ لێرە دەی دەی خێرا خێرا بڕۆن دەی داوای لێبوردن دەکەین شتی وایان نەبینیوە بۆیە ئاوا سیر دەکە ئاساییە ئاخ کامیل ئاخ من بۆ کوێ هێنا تۆش هەر ئێرەمان کەم بوو بڕوا بکە چەندین ساڵە خواردنی ئاوا بە لەزەتم نەخواردووە دەستەکانت خۆش بێ زەینە بخان هەر زۆر بە لەزە ئاشێتی بێ گەورە خواردنەکە خۆشە ژاڵەوە نییە باشە خراپ نییە بەڵام خواردنەکە کەمێک ئاوی زۆرە ژاڵە تایبەتمەندی ئەم خواردانەوە پێویستەکە ئاوی زۆر بتونە کاوی لەگەڵ بێت ئەیوانی یوسف ڕاست دەکەی گەورم گەر بامی ئاو نۆشی تێدا نەبێت والله هیچ لە زەتێکی نییە ناوی ئەم خواردنە چییە کامیل؟ دووبارەی ناکەیتەوە یوسف؟ خواردنی بامیەی بە نۆک بەڵام نۆکی لەگەڵ نییە لەوانەیە زەینۆ لە بیری کردبێت وەی وەی چۆنەوە لە بیر دەکەم من وتم ئەگەر نۆکی لە ناو نەکەم یوسف لێم توڕە دەبێت بەڵام ژالەخان وتی تێی مەکە منیش تێیم نەکرد بزانە تایبەتمەندی خواردنەکان نەماوە تخوا نۆک قەت لە ناو شلەی بامی ئاکرێ خۆت ئەزانی نۆک زەرەری هەیە بۆ ئێمە بە تایبەت لێرە نە خواردنێکی کۆلا نە سۆدا هیچ شتێک لێرە نی بیخۆمەوە. ئەوە چیتە بێ دەنگ بە ژاڵە تایبەتمەندیان خواردنە ئەوەیە کە پێ ئەڵێن شلەی بامیە بە نۆک بامیە زائیدە نۆک تەواو. وەڵاهی کچی خۆم نازانم بڵێم چی چل ساڵ تا پ ساڵ دەبێت هەموو کاتێک بە شلەی بامیە دەڵێم نۆک وەڵی کچی خۆم ئاوێکی سازگار و سافمان هەیە وەک سۆدەوایە هەر کاتێک جامێک ئاو دەخۆیتەوە لە دوای هەر خواردنێک مەعیدەت ساف دەکات یەکاو یەکە و لە دوای ئەویش چایەکت خواردەوە جێمەدە تا بەیانی خەوت لێ دەکەوێت. ئۆ چایەکەشمان هات. کچم سەرەتا بیدە خانم. ئەی خاتم بۆ تۆ لەسەر عرزەکە دانانیشیت ئای ناسپاس بەخوا پشتم زۆرێژی ئاوە باشترە وەربگرە باوکە ئەم چایە شی بەه تۆیە. بەه بەه ئەوە چایە بەمە ئەوترێ چا ڕێک ئەڵێی خوێنی کەروێشکە وەک ئەویش خۆشە. یاع. نوش گیانت بێ. عافیەتت بێ سەرکردە. مامە سەرکردە؟ بەڵێ ئیبۆ گیان. بۆ باوکم بە تۆ دەڵێ سەرکردە؟ چیرۆکێکی دوور و درێژە. من ئێستا ئەوە تێناگەیەنم دوایی خۆت ئەوە لە باوکت بپرسە. باوکە دەی تۆ بڵێ. ئەی چی بڵێم ئی بۆ. بۆچی بە مامە سەرکردە دەڵێی سەرکردە؟ باشە باوکە بەڕاست ناوی سەرکردەیە؟ بۆستە بۆستە با خۆم تێیبگەیەنم من لێرە لە بنکەیەکی سەربازی جێگری سەرکردەیەکی جەندرمە بووم ئەو کاتە قاچاقچێتی هەبوو زێڕوزیویانە برد بۆ سووریا وە قماش و قاوەشان بۆ ئێرە هێنا ئەو باوکەی تۆش قاچاقچی بوو ڕۆژێک هەواڵێکم پێگەیشت هەموو ئاسکارەکانم کۆ کردەوە ڕۆشتین شەڕ و ململانێ لە نێوان ئێمە و قاچاقچەکان ڕوویدا تەقەی زۆرمان لە یەکتریە کرد فیشەکێکم بەرکەوت دای لە قۆڵم و بریندار بوو چێ لێتیدا باوکت بوو باوکم لە تۆیدا بە فیشەک بەڵێ کوڕم باوکت بە فیشەک لە منی دا ئەو ئەی دوایی دوایی من بە برینداری ڕام کرد و لە ناو بەردەکان خۆم شاردەوە پێم خزی کەوتمە ئاوی فڕاتەوە کاتێک کە چاوم کردەوە باوکتم لەسەر سەری خۆم بینی ئەو باوکەی تۆ ژیانی منی ڕزگار کرد من کاتێک کەوتومە ئاوی فڕاتەوە هۆشم لە خۆم نەمابوو کاتێک کە پێویست بوو باوکت ڕا بکە بەڵام ڕای نەکرد و منی ڕزگار کرد تا بەیانیش لەسەر سەر مەستا بوو تا هۆش بکەمەوە کوڕ مەگەر باوکی تۆ نەبواە ئێستا من گیانم تیا نەما بوو بۆیە لەو ڕۆژەوە تا ئێستا من گیانی قەرزاری باوکتم باوکت باشترین هاوڕێی منە خەڵکی لادیەکانی ئەم ناوچەیە بە منیان نوت سەرکردە بۆیە ناوی دووەمی من سەرکردەیە بەڵێ ئیتر هەر بەو جۆرە خۆێسە تێگەشتی ئایی بۆ سێری من کە وا دیارە ناوی سەرکردەت خۆش نەویستوە نەخێ نەخێ ناوی سەرکردەم خۆش ویست ئیتر منیش بە ئێوە دەڵێم سەرکردە بەڕاستی مەویسف باشە تۆ قاچاقچی بووی بۆم نە ڕزگار کرد سەرکردە خۆ ئێمە بۆ ئەوە نەچووبووین پیا بکوژین ئێمە خۆ بۆ پیاکوشتن نەچووبووین ئێمە تەنها بۆ پەیداکردنی بژێوی ژیانمان چووبووین گەر تۆم بکوشتایە چیم بەدەست دەکەوت تاوەکو ئێستاش هەر لە ناو بەندی خانە دەبووم بەڵام تۆش مرد بووی کەشکاتت لە من نەکرد ڕاستی کارەکە ئەوە بوو سەرکردە